براکەیشی ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و یەک ی زایینی لە شاری دایتۆن ی سەر بە ئۆهایۆ لەدایک بووە. هەردووکیان تا ڕادەیەک پلەی خوێندنیان بێ بڕوانامە تەواو کردووە. ئەم دوو برایە زۆر زرنگ و هەڵکەوتوو بوون لە میکانیککاریدا و زۆریش بایەخیان دەدا بە فڕین. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و دوو ی زایینیدا وەرشەیەکیان کردەوە بۆ فرۆشتن و چاککردنی پاسکیل. بەم کارەیان توانیان پارەیەکی باش پاشەکەوت بکەن و خۆیان تەرخان بکەن بۆ گەڕان لە دوای چۆنیەتی فڕین. بۆ هێنانەدی ئەم مەبەستەیان کەوتنە خوێندنەوە و لێکۆڵینەوەی ئەو نووسراوانەی کە بایەخیان دەدا بە فڕین. گەیشتنە ئەوەی کە لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و نۆ ی زایینیدا هەر بە خۆیان دەست بکەن بە کارکردن. لە پاش ڕەنج و ئەرکێکی بێوچان کە پتر لە چوار ساڵی خایاند، توانیان ئاکام بە دەست بێنن. لەوانەیە پرسیار بکرێت لەوەی کە بۆچی برایانی ڕایت ئاکامیان هێنا و کەسانی تر لەم کارەدا شکستیان هێنا. لێرەدا چەندین هۆی سەرکەوتنیان لەم بوارەدا دێتە پێشەوە. هۆی یەکەمیان ئەوەیە کە دوو مێشک باشتر و بە ئاکامتر لە یەک مێشک کار دەکا. جا ئەم دوو برایە هەمیشە پێکەوە بوون و هەر پێکیشەوە کاریان دەکرد. هۆیەکەی تری ئەوەیە کە بڕیارێکی ژیرانەیان دا لەسەر فێربوون و ڕاهێنان لەسەر چۆنێتی فڕین بەر لە دروستکردنی. ئەمەیش تا ڕادەیەک لەوانەیە بڕیارێکی سەیر و بێ جێ بێت چونکە مرۆڤ چۆن دەتوانێ فێری فڕین بێ بەبێ فڕۆکە؟ وەڵامەکەیشی ئەوەیە کە برایانی ڕایت بە سەرشتەیی خۆیان توانیان فێری فڕین ببن بە بەکارهێنانی فڕۆکەی بێ ماتۆڕ. لە پێشدا دەستیان کرد بە دروستکردنی فڕۆکەی بێ ماتۆڕ. لە ساڵی 1900 ی زایینیدا یەکەم فڕۆکەیەکیان لەم جۆرە دروستکرد کە جێ یەک کەسی تیادا دەبووەوە. ویستیان پێی بفڕن بۆ باکووری کارۆلینا، بەڵام سەرکەوتوو نەبوون. یەکێکی تریان دروستکرد، دیسان هەر سەرنەکەوتن. بۆ جاری سێهەم تاقیکردنەوەکەیان سەرکەوتوانە هێنایە دی، دوای ئەوەی پتر لە هەزار جار سەرکەوتوانە بە ئاسماندا سوڕانەوە، ئیتر برایانی ڕایت بوونە سەرکەوتووترین فڕۆکەوانی چارۆکەدار. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، چارۆکەدار واتە بایەوان، کۆتایی پەراوێز، لە جیهاندا بەر لەوەی فڕۆکەی پەروانەدار بێتە کایەوە. ئەو کۆسپەی دەهاتە ڕێیان ئەوە بوو کە چۆن بتوانن ڕەوتی فڕۆکە بخەنە ژێر ڕکێفەوە لە ئاسماندا. زۆر خەریک بوون بە نەخشاندنی چەند ڕێگەیەک بۆ هێشتنەوە و لەنگەری فڕۆکەکەیان تاکو گەیشتنە داهێنانی سێ لاگۆڕین بۆ دەستبەسەراگرتنی جوڵانەوەی. ئەم داهێنانە گرنگەیان یارمەتی ئەوەی دان کە سەرکەوتنێکی زۆر باش بەدەست بێنن. هەروەها زۆر هەوڵ و ڕەنجیان کێشا لە دروستکردنی باڵی گونجاو بۆ فڕۆکە. جا لە ڕاستیدا گەورەترین گیروگرفت کە هاتە ڕێیان نەبوونی ماتۆڕی فڕۆکە بوو. ئەو دەمەیش ماتۆڕی هەڵمی لە ئارادا بوو. بەڵام هەڵگرتنی زۆر سەنگین بوو، ئەوەندەیش لەبار نەبوو کە بەکار بهێنرێ. لەبەر ئەوە هەر بە خۆیان ماتۆڕێکی تەقێنەریان دروست کرد و زۆر بە سەرکەوتوانە توانییان بەکاری بێنن. بێگومان ئەمەیش بەڵگەیەکە بۆ زرینگییان کە توانییان پێش هەموو کەسێک ئەم جۆرە ماتۆڕە دروست بکەن، جگە لەوەیش کە زۆر بە لێهاتوویی توانییان پەروانەی فڕۆکە دروست بکەن. برایانی ڕایت لە حەڤدە ی کانوونی یەکەمی هەزار و نۆ سەد و سێ ی زەینیدا یەکەمین فڕینیان هێنایە دی لە نزیک شاری کیتی هۆک لە باکووری کارۆلینادا. لەو ڕۆژەدا دوو گەشتیان کرد، یەکەم جار ئۆرڤێل پێی هەستا کە نزیکەی دوو سەد و بیست پێی بڕی لە دوانزە چرکەدا. فڕینی دوایینیشیان وڵبەر پێی هەستا کە نزیکەی هەشت سەد و پەنجا و دوو پێی بڕی لە پەنجا و نۆ چرکەدا. ئەم فڕۆکەیان ناونا فڕۆکەی ژمارە یەک. زیاتر لە هەزار دۆلاری تێچوو. درێژی باڵەکانی چل پێ و کێش حەوت سەد و پەنجا پاوەند بوو. توانای مەکینەکەی سەد و بیست ئەسپ و کێشی سەد و حەفتا پاوەند بوو. هەتاوەکو ئێستایش ئەو فرۆکەیە بە ئاسمانی مۆزەخانەی نیشتیمانی لە واشنتندا پارێزراوە. هەرچەندە پێنج کەس لەو یەکەمین فڕینانەیاندا ئامادەبوون کەچی ڕۆژنامە بۆ ئەو ڕۆژەی دوایی هیچیان لەبارەیەوە بڵاونەکردەوە. نزیکەی پێنج ساڵ بەسەر ئەم کارە مەزنەیاندا تێپەڕی